بەناوی خودای بەخشندە و میهرەبان. سوێن بە ئەستێرە کاتێک لە شوێنی خۆی دەترازێت و بەخێرایی بەردەبێتەوە و ئاوا دەبێت. هاوەڵ و هاوڕێی ئێوە محەمەد گومڕا و سەرلێشێواو نەبووە، لە ڕێگەی ڕاست و ڕەوا نەترازاوە. قسە و گوفتاریشی، ئەوەی کە قورئانە، لە ئارەزووبازی و هەوا و هەوەسەوە نییە، ئەمەی کە ڕایدەگەیەنێت تەنها نیگا و وەحی خوداییە. جوبڕەئیلی فریشتە خاوەنی هێز و توانایی زۆر قورئانی فێرکردووە. ئەو جوبڕەئیلەی کە خاوەنی بیر و هۆشێکی زۆر بەهێز و دیمەنێکی جوان بوو، ئینجا لەسەر شێوە ڕاستەقینەکەی خۆی وەستا. لە کاتێکدا لە ئاسۆی هەرە بەرز و بڵندەوە سەری هەڵدابوو، ئاسۆی پڕکردبوو. لەوەو دوا تا دەهات نزیک دەبۆوە و سەرەنجام هاتە خوارەوە بۆ لای پێغەمبەر ئەوەندە لێی نزیک بۆوە نێوانیان بەقەدەر دوو کەوان یا کەمتریش بوو ئینجا خودا لە ڕێگەی ئەوەوە نیگای کرد بۆ بەندەی خۆی ئای چ نیگایەک بوو ئەوسا ئەوەی کە بە چاوی سەری بینی لە ناخ و دەروونیەوە بڕوای پێی هەبوو ناخ و دەروونی ڕاستیەکانی بە درۆ نەدەزانی جا ئایا ڕاستە ئێوە مجادلەی لەگەڵدا دەکەن لەسەر شتێک کە ئەو دڵنیایە لە دیتنی سوێن بە خودا بێگومان جارێکی تریش لە دابەزینێکی تردا جبرەئیلی بینیوە کاتێک هاتووە بیبات بۆ شەوڕەوی لە کاتێکدا لە سدرەتی المنتهی دا بوو، کە لەوێدا بەهەشتی مەئوا هەیە بە واتای لانە و جێگەی حەوانەوە. کاتێک ئەوەی سدرەی داپۆشی، مەگەر هەر خودا خۆی بزانێت کێن و چین و کاریان چییە، جا بینینی ئەو بەدیهێنراوانە لەو شەوەدا، وە نەبێت چاو بەست لە پێغەمبەر کرابێت و چاوی لێ لادابێت، بێگومان پێغەمبەر لەو شەوەدا لە بەڵگە و نیشانە و موعجیزە گەورەکانی پەروەردگاری بینیوە بە چاوی سەری بە هەموو هەستی. جا هەواڵم بدەنێ دەربارەی لات و عوززا، دوو دانە بتی ناشرین و ئێسک تاڵی دروستکراو بوو، مەناتی سێهەمیش ئەویش بتێکی ترە، ئایا دەسەڵاتیان هەیە؟ ئایا ڕەوایە کوڕان بۆ خۆتان و کچان بۆ خودا بە چاک بزانن؟ خودای گەورە دەیەوێت بە عەقڵی چەوتیان ڕەخنەیان لێ بگرێت، ئەگینا کوڕ و کچ هەردووک دروستکراوی خودان و پێوەری ڕێز تەنها خوداناسی و پارێزکارییە. ئەگەر وابێت ئەو کاتە ئەو دابەشکردن و بڕیارەتان زۆر دوورە لە دادپەروەرییەوە و لە سنوور ترازانە. ئەم بتوپەیکەرانە تەنها شتێکە کە خۆتان و باوباپیرانتان ناوتان لێناون و هیچی تر نین. خودا بەڵگەیەکی نەناردووە لەسەر ڕەوابوونیان. سەیرە! ئەوانە تەنها شوێنی گومان و ئارەزووی دەروونە نەخۆشەکانیان دەکەون، لە کاتێکدا کە بەڕاستی لەلایەن پەروەردگاریانەوە هیدایەت و ڕێنمووییان پێگەیشتووە. نەخێر، بۆ ئادەمیزاد نییە ئەوەی داوای دەکات، چونکە ئاواتەکانی نایەتە دی لە دونیادا. کەواتە هەر خودایە خاوەنی دونیا و قیامەت، ئەی بۆ هەوڵی بەدەستهێنانی ڕەزامەندی ئەو زاتە نادەن؟ زۆر فریشتەش لە ئاسمانەکاندا هەن کە تکا و پاڕانەوەیان ناکام و بێسوودە، مەگەر خودا مۆڵەت بدات بۆ هەر کەسێک کە شایستەیە و ڕازی بێت کە تکا بکات یا تکای بۆ بکرێت. بێگومان ئەوانەی کە باوەڕ بە قیامەت و لێپرسینەوە ناهێنن ناوی ئافرەت دەنێن لە فریشتەکان لە حاڵێکدا فریشتەکان دروستکراوانێکی تایبەتن ئەوانە لەو بارەیەوە هیچ جۆرە زانست و زانیاریەکیان نییە بەڵکو هەر شوێنی گومانی بێسەر و بن دەکەون لە کاتێکدا کە گومان بە هیچ شێوەیەک جێگەی حەق و ڕاستی ناگرێتەوە گوێ مەدە بەو کەسەی کە یاخی بووە لە یاد و بەرنامەی ئێمە، مەبەستیشی نەبووە تەنها ژیانی دونیا نەبێت، ئەوانە هەر ئەوەندەی لێ دەزانن و عەقڵیان هەر ئەوەندە دەبڕێت، بەڕاستی هەر پەروەردگاری تۆیە کە چاک دەزانێت کێ لە ڕێبازەکەی لایداوە و گومڕایە، کێیش ڕێبازی ئیمان و هیدایەتی گرتۆتە بەر و شایستەی ڕێزە. هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە هەر خودا خاوەنیانە، تاقیتان دەکاتەوە بۆ ئەوەی تۆڵە بسێنێت لەوانەی کە خراپەیان کردووە بە گوێرەی کردەوەکانیان، پاداشتی ئەوانەشی کە چاکەیان کردووە بە چاکترین شێوە بداتەوە. ئەوانەی کە خۆیان دەپارێزن لە گوناه و تاوانە گەورەکان لە گوفتار و کرداری بەد جگە لە وردە گوناهان، بەڕاستی پەروەردگاری تۆ ئەی پێغەمبەر ئەی ئیماندار چاوپۆشی زۆر فراوانە چاک دەتان ناسێت لە کاتێکدا ئێوەی لە زەویدا بەرپا کردووە لەو کاتەشدا ئێوە کۆرپەلەی بچووک بوون لە سکی دایکتاندا ئاگای لێتان بوو کەواتە خۆتان بە چاک مەزان و خۆتان بە پاڵفتە دامنێن هەر خدا خۆی دەزانێت چێ تەقوای هەیە و پارێزکارە جا هەواڵم بدەرێ ئایا ئەوەی پشتی لە باوەڕ هەڵکرد کەمێکیشی بەخشی و خێرا دەستی گرتەوە ئایا ئەو جۆرە کەسانە زانستی و نهێنی دەزانن و ئاگاداری شاراوەکان و دەیبینن؟ ئایا ئاگادار نەکرابوو بەوەی لە پەڕاوەکانی موسادا بوو؟ یا ئەو ئیبڕاهیمەی کە هەموو پەیمانەکانی بەجێهێنا بە تەواوی؟ لەو پەڕاو و کتێبە پیرۆزانەدا هاتووە کە هیچ گوناهبارێک گوناهی تاوانبارێکی تر هەڵناگرێت. بەڕاستی ئادەمیزاد خاوەنی هیچ شتێک نییە تەنها ئەوە نەبێت کە خۆی کردوویەتی. بێگومان هەوڵ و کۆششەکەی دەبینرێتەوە لە قیامەتدا، پاشان پاداش دەدرێتەوە بە تێر و تەسەلی. بەڕاستی و دڵنیاییەوە دەڵێین کە کۆتایی ئەم ڕێگوزەرە لەلای پەروەردگارتەوە سەرهەڵدەدات، بێگومان هەر ئەو زاتەش دیاردەی پێکەنین و گریانی لە ئادەمیزادا بەدیهێناوە، هەروەها هەر خۆی دیاردەی مردن و ژیانی دروستکردووە، هەرەوزاتەش دوو جۆری دروست کردووە کە نێر و مێیە لە نوتفەیەک لە خاڵێکی زۆر بچووک ئەویش ئەگەر ویستی خودای لەسەر بێت کاتێک لە جێی خۆیدا دادەنرێت بێگومان لەسەر خوداشە دروست کردنەوەکەی تریش دەوڵەمەندی و ئەوەی پێویست بێت دەیبەخشێت هەر خوداش پەروەردگاری شیعرایە ئەستێرەیەکە هەندێ لە عەرەبەکان پەرستویانە قەبارەکەی دە ئەوەندەی خۆرە یەک ملیۆن ئەوەندەی نێوان زەوی و خۆر لێمانەوە دوورە هەرەوزاتەش قەومی عادی یەکەمی لەناو برد ثەمودیشی لەناو برد و هیچی نەهێشتن زووتریش قەومی نوحی لەناو برد کە بێگومان ئەوانیش ستەمکارتر و سەرکەشتر بوون هەرەوزاتە تاوان باران و شەڕواڵ پیسانیشی ژێرە و ژوور کرد ئینجا ئەو دێهاتانەی داپۆشی ئەوەی کە دایپۆشی بە بەردباران جا ئیتر ئەی بێ ئیمان تۆ لە کام یەک لە ناز و نیعمەتەکانی خودا دوو دڵیت ئەم پێغەمبەرەش هۆشیارکەرەوەیە کە لە هۆشیارکەرەوەکانی پێشوو ئەوە چاک بزانن قیامەت و لێپرسینەوە نزیک بووەتەوە نزیکە بەنسبەت هەر ئادەمیزادێکەوە هەر کە مرد ئەوە قیامەت لەو بەرپا بووە قیامەتی گەورەش کاتێک بەرپا دەبێت هەمووان وا هەست دەکەن کە چەند سەعات لەوەو پێش دنیا بوو وا ئێستاش قیامەتە کەسیش ناتوانێت ئەو ڕۆژە دەربخات و بەرپای بکات جگەل لە خودای بەدەسەڵات و باڵا دەست جا ئایا ئێوە لەم قسەیە کە قورئانە سەرسام دەبن؟ پێدەکەن و گریانتان نایەت بۆ ئەو چارەنووسە ڕەشەی کە چاوەڕێتانە؟ ئێوە بەردەوام سەرگەرمی ڕابواردن و بێهۆشن. دەی کەواتە بێداربنەوە و داچڵەچێن، کەواتە سوژدە بۆ خودای بەدیهێنەر ببەن، هەر ئەویش بپەرستن.